بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين إيمان داركان إمرو أمانوه موجزة لخزمتنا باسكين ئیرتیبات لەگەل ئەوانە کە لە مناڵیا قسەیان کردوە لە گەهوارەا یا لە حاڵەتی گەهوارەیش هاتونەتە دەرۆ لە دەور بڵێن دوو ساڵیا یا کەمتر لەوە یا زیاتر لەوە کە قسەیەکیان کردوە قسەیەکی حەقی وا کەم ئینسانی عاقڵی ژیری پیرەمەردی سپە ساڵاچو بتوانێ قسەی وا بکات بە لوتفی پەروەردگار. ئیماندارەکان تەماشا ئەکەین خوای تەعالا لە هەموو کات و سات و زەمانێکە لە هەموو کات و سات و زەمانێکە چەند علامەت و نیشانەیەکی لەسەر دەستی ئەنبیا و ئەولیاکانی خۆیان نیشان داوە تا کەلیمەی حەق هەمیشە سەربڵند بێ و لەسەرۆ بێ و کەلیمەی کوفریش باتڵ خوار و زەلیل و زەبوون و لێقەوماو و ئوفتادە بێت. ئەو کارانە کە ڕێ ئەکەوێت لەسەر دەسی ئینسانەکان موعجیزەیە کەرامەیە ئیرهاسە. موعجیزە بۆ کەسێکە کە ئیدعای پێغەمبەرایەتی کا. خوای تەعالا شتێ ئەکاتە ئیختیاری کە ئەنجامی بد دیگەران عاجزن لە ئەنجامانی شتی وا وەک عاساکەی حەزرەتی موسا کە فڕێی ئەا ئەبوو بە سەعبانێکی موبین بە مارێکی گەورە و ئەفعیەکی گەورە وەک دەسی حەزەتی موسا کە ئەیکرد بە باخەڵیا دەریێ هێنا چرایەک بوو لەم چرانی ئێمە ڕۆشنتر ئەیکردەوە بە باخەڵیا بووە بە دەسەکە و بێڕەم وەک هەموو موعجیزاتەکان کە لەسەر ئەرزا کە ئەگەر ئێمە و ئیسە بمانەوێ باسیان کەین زۆر توولە کێشێ ئەما بۆ کەسانێک کە ئیدعای پێغەمەریان نییە وەلین ئەولیا و دۆستی خوان پێوترە کەرامە ڕێزێکە خوای تعالا ئەیگرێ لەم ئینسانە ئەیگرێ لەم ئینسانە و بەعزە شتێکی بۆ ئەنجام ئەدا ئەوانیژە بەر لە پێغەمبەرایەتی ئەنجام ئەرێ پێ وترێ ئیرهاس، ئیرهاس یەعنێ بنچینە دانانی پێغەمبەرایەتی و کارەکانی تری دوا ئەوە کە وەحی بۆ هات. خوای تەعالا خۆی ئەفەرمێ ئێمە ئەمانە نیشانی خەڵکەکە ئەرێین خارق العادە معجیزە کەرامە بۆچی؟ دووهەم، ویتخذ منکم شهداء، لە ئێمە شاهێڵ بگرێ، خۆمان کا بە شاهێڵ بۆ سەر کاری یەکترمان، کارێ خراپە ئەکەی من کە ئەیبینم شاهێدم، من کارێ خراپە ئەکەم تۆ کە ئەیبینی شاهێدی، کارێکی چاکەیش ئەکەم هەروەها فەرقی نییە. واللە لا یحب الظالمین، خوای تەعالا ئینسانی زاڵم و ستەمگەری خۆش گەرەک نییە. ولیمحق الکافرین چوارەم بۆ ئەوە کە کافر سەرنگون کا ئیستئساریان کا کە ئەسڵەن زەمینگیری کا وەک ئینسانی کوشتیگیر دوو نەفر ئەڕۆنە مەساف لەگەل یەکا یەیکیان هەمچنان خەسمەکەی ئەڵا بە عەرزا ئیتر تەکانی لێ ئەبڕێ ئەڵێ تەسلیم ئەویش وات جا خوای تەعالا فەرمی ئێمە ئەمانە نیشان ئەین بۆ ئەوە بۆ ئەو چوار بەندە کە عەرزم کردن یەکێکیان حەزرەتی عیسایە کە قورئان ناتیقە بە قسەکردنی بە مناڵی، یەکێکیان ساحێبی جورەیجە کە عابیدێک بوو لە بەنی ئیسرائیلیا بوهتانیان بۆ کرد مناڵ خوڕیە مناڵەکە وتی باوکی تۆ کێیە وتی ڕاعی الغنم مناڵێکی بچووک سێهەم ماشیتەی کچەکانی فیرعەون ئارایشگەری کچەکانی فیرعەون کە مناڵێکی بوو چوارەم، ڕەڵیعی بەنی ئیسرائیلی ئافرەتێ شری بە مناڵەکەی ئەوا هاتە زوان ئەوە کە لە قورئانە شاهیدە و باسی ئەکا ساحێبی حەزەتی یۆسف کە لەسەر قەولی ئەوانە کە ئەڵێن مناڵێک بوو لە حەدیسی پێغەمەری خوا هەیە ساحێبی جەبار کابرایەکی زاڵم بوو بۆ زوڵمەکەی مناڵێ هاتە زوان ئیمامی بەغەوی لە تەفسیرەکەیا فەرمێ ئیبراهیمی خەلیل بە مناڵی کە لە دایک بوو لە کێوەکە لە ئەشکەوتەکەیا هاتە قسە و گفتوگۆ ئیمامی واقیدی ئەفەرمێ پێغەمەری خوا سەلات و سەلامی لەسەر بێت کە لە دایکی بوو ئەو ڕۆژە ئەو دەمە و بەیانە فەرمی اللە اکبر کبیرا ئیمامی بەیهەقی ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت ئەفەرمێ لە زمانی پێغەمەری خۆیان مبارەکی یەمامەیی مناڵێک بوو پێغەمەری خوا تێی خوڕی فەرمی من کێم فەرمی تۆ ڕەسول اللهی صلی الله عليه وسلم زۆرێکی تر لەوانە کە قسەیان کردو بە مناڵی کە ئیمڕۆ ئێمە لە خزمەتدانا باسی وقد جاءكم بالبينات من ربكم وإن يك كاذبا فعليه كذبه وإن يك صادقا يصيبكم بعض الذي يعدكم إن الله لا يهدي من هو مسرف كذاب خواهی تعالى اشاره أكاد بە پیاوێک کە ئیمانی ئەشاردۆ سیڕەن ئیمانی هێنابوو بە پەروەردگار و باوەڕی بە پێغەمبەرایەتی حەزەتی موسا بوو لە جەماعەتی فرعون لە کاتێ کە فرعون دەستوریا موسا بکوژن ئەویش هاتە جواب وتی وتی ئایا ئینسانێ ئەکوژن کە گوناهی ئەوەتە ئەڵێ ڕەبی ئەڵڵا ڕەبی ئەڵڵا لەسەر ئەو ئەیکوژن بۆچی ئەیکوژن لەگەر ئەوە نیشانەی وا پێ بەڵگەی وا پێ دەلیلی وا پێ نۆ دەلیلی گەورە لە موعجیزات لە عایدی حەزەتی موسا بوو سەلات و سەلامی خوایان لەسەر بی بۆچی وازی لێ ناێن با بە چیتانە بەسەریەوە بۆ ئەیکوژن و ئەی یەکو کاذیبەن فعلەیهی کەذی بوو ئەگەر درۆزن بێ ئەم پیاوە درۆکەی عایدی خۆیەتی زەرەر لە من و تۆ ناوە وتی، مەگەر تۆ عەقیدەت هەیە بەوە کە لە من زیاتر خوایەکەیە؟ وتی، بەڵێ، خوای من و خوای تۆ و خوای دیگەران ئەڵڵایە. کوشتیان. خانەوادەکەی ماوە لە ماڵ فیرعەونا بن، چون خزمەتکا خۆی خۆی لە دەرباری فیرعەونا کاریەک کرد و خانەوادەکەیشی کارەکەر و خزمەتگوزاری خانەوادەی فیرعەون بوون. پێنج مناڵی بوو. ژنەکە ئارایشگەری کچەکانی فیرعەون بوو. دەستی بۆ برد وتی بسم اللە کچەکەی فیرعەون گوێی تێوە وتی باوکم وتی خوای من و خوای باوکت و خوای تۆ ئەڵا ئەوە وتی جامە گەر لە باوکم زیاتر تۆ خوایەکی تر هەیە وتی پێم وتی خوای من و خوای تۆ و خوای فرعونی باوک ئەڵایە وتی ئەگەرمەوە بە باوکم تی بگەرەوە بۆی ڕۆی گێڕایەوە بۆی بانیان کرد بانیان کرد لە تووری تاریخا گەوداڵ هەشتا گەز درێژی و بیست گەز پانی دروستیان ئەکرد بۆ ئەوە کە کەسێک سەرپێچی لە دەستوری زاڵمینی ڕۆژگار کردایە ئەیان خستە ناو ئەو گەوداڵە ئەسووتا فەوری کە ئەکەوتناوی ئێسقان و گۆشت لە یەک جوێ بوو دەستوریانە کە ئاوری گەوداڵەکە ڕۆشن کەن. ژنەکەیان بانگ کرد. وتی پەشیمان ئەبی تۆ لەم دینە؟ وتی نەخیر پەشیمان نابم چون من ئەتیراوەکەم بەوە کە خوای من و خوای تۆ و خوای و عالەمە هەمووی ئەڵایە تۆش ئینسانێکی وەکو وەکو ئێمە زاڵمی دەسوریایە کە یەکە مناڵەکانی لە مناڵی گەورەوە دەستیان پێکرد بە بەرچاوێ و ئەیان قڵتان بەناو بەناو سوربە تواوەکە فەوری فەوری گۆشت ئەکەوتە سەر سوربەکە و ئێسقان لە خوارو هەر پێنجیان یەکە یەکە ماتڵ یەکرێن و با بە عەزابەوە بیکوژین یا بەشک و پەشیمان بێتەوە یەک بە یەک مناڵەکانیان هێنا بە بەرچاویەوە ئاخر مناڵیان شیرە خۆرە بوو مەمکەی دایکی لە دەمیا بوو مەمکەی دایکی لە دەمیا بوو خوای تعالی بۆچی بۆ ئەوە کە دڵخۆشی کە ئەم ژنە کە نەترسی تۆ لەسەر حەقیت و بە خەسمەکەیشی ئیعلام کا کە تۆ تەنها ئەم کوشتنە دەسەڵات پێوە ئیتر ناتوانی وەک ساحیرەکان کە ئیمانیان هێنا وتیان فەقڵی ما ئەنتە قاڵ تۆ قەزاوەت کە قەزاوەتی تۆ هەر ئەم حەیاتی دنیایەکەی هیچی بەدەست نییە خوای تعالی ئالە و کاتا مناڵەکەی هێنا زوبان دەمی لە مەمکەی دایکی بەرا دەمی لە مەمکەی دایکی بەرا فەرمووی دایە گیان خۆخە ناوی ئێمە لەسەر حەقین خۆخە ناو ئەم ئاگرە و ئەم سربە تاواوە ئێمە لەسەر حەقین دوودڵی نیشان نەوەی ئالەو کاتا کە مناڵەکە هاتە قسە دەستی بەرزەوە کرد وتی بە فیرعەون وتی کارێکم هەیە پێ فیرعەون دڵی خۆش بوو وتی وایە زانی ئەمە پەشیمان بۆ تۆ وتی کاری چی هەیە پێم وتی وەسێتێکم هەیە بۆت وەختێک کە ئێمە گشتمان تەواوین خانەوادەکەمان ئێسقانەکەمان جەم کەڕ و بەیە کۆلە لە شوێنێکە ئابی کە بەژێر گڵۆ با متەفەڕق نەبن بەم لاولا فڕیان مەر وتی باشە چون خزمەتی ئێمە زۆر کردووە خزمەتی کچەکانی منت کردووە خێزانی من و ماڵی من ئەوتە بە گوێ ئەکەم دوا ئەوە ئێسقانەکانیان دەرهێنا هی مناڵەکان و هی دایکەکەی بە جیا لە گەوداڵێکا و لە قەبرێکا شاردیانۆ کێ ئەمانە بۆ ئەگێرەتۆ پێغەمەری خوا سەلات و سەلامی لەسەر بێت لە کویا لە شەوی میعراجە وەختێک کە ئەفەرمێ شەو ڕەویان پێکرد ڕۆیشتین بە شوێنێکا بۆنێکی زۆر زۆر خۆش بۆنێکی وا هاتە لوتم کە بە عەمرم بۆنی ئەوەنە خۆشم ئیستینشاق نەکردوە و هەڵنەم ژیوە پرسیارم کرد جومرەی ئەم بۆ خۆشە چیە فەرمی ئەمە بۆن خۆشی ئەو خانەوادەی ئەو ئینسانەتە کە لە ماڵی فیرعەونا بون ئەو خانەوادە خۆی و مناڵەکانی خۆی و مناڵەکانی کە پێنج مناڵی بون ئاوەها لە ناویان بردن جامع لأحكام القرآن جلدی چوار لاپەڕەی نەوە و یەک و نەوە و دوو لاپەڕەی نەوە و یەک و نەوە و دوو جا ئەفەرمی ئەو مناڵە هاتە زمان فەرمی ئیسبیری یا ئومە یەکێ تریش لەوانە کە لە مناڵیا قسەیان کردووە کە پێغەمەری خوا لە ئاخری حەدیسێکی ترا کە چەند نەفەرێکی تر باز دەکا ئەفەرمێ لە زمانی بەنی ئیسرائیلیا ئافرەتێ بوو شیری بە مناڵەکەی ئەیا سوارچاکێک بە ئەسپێکی کەشخەوە و بە لیباسێکی فاخیرەوە هەڵ بەلایە و بە لار و لەنجە و بە بازبازێنی ئەسپەکەی ڕۆی. ئافرەتەکە وتی خۆزگە خوایە ئەم کوڕی منتە وەک ئاوە لێ کردایە. ئەفەرمێ مناڵەکە دەمی بەرا فەرمووی خوایە وام لێ نەکەیت. فەرمووی خوایە با وەک ئەو نەبم. اللهم فەرمی اللهم لا تجعلنی مثله ئەفەرمێ پێغەمەری خوا فەرمووی دەمی گرتەوە بە مەمکەکەی پێغەمەری خوا دەستی ناخشنا و دەمی مبارەکی خۆی سەحابەکان ئەڵێ ئێمە جوان چاومان وا تێوە کە ئاوا پێغەمەری خوا پەنجەی ئەمەش فەرمی ئاوەها دەستی کرەوە بە مەمکەمژینی دایکی زۆری پێ نەچوو ئافرەتێک، ئافرەتێکی داماو شپرزە، ئەوانە کە نەخۆشن، هات و جەماعەتێک کەوتبوونە شوێنی چەپڵەیان لێ ئەتەقان، نیسبەتی زینا و سرقەتیان لێ ئەرا و وەزعیەتی وەک ئینسانێک کە مخبڵ بێت، وەک ئینسانێک کە هۆشی بە خۆیەوە نەبێ ئاوەها ئەڕۆی لە ڕێ داماو بوو، ئافرەتەکە وتی خوایە ئەم مناڵمە وەگا ئاوە لێ نەکەیت. مناڵەکەی دەمی بەرا لە مەمکە و فەرمووی خوایە وەکو ئەومە لێکەیت اللهم اجعلني مثله فەرمووی ئینجار تەوزیحی یا بۆ دایکی فەرمووی دایێ ئەو پیاوە کە هەڵ بەلاتایەکێ لە زاڵمەکانی ڕۆژگارە من نامەوێ زاڵم لەو زاڵمانە کە لە خەتی خوا و پێغەمبەرانی خوا دەرچوون ئەما ئەم ئافرەتە کە ئیسە تۆ گەرەکونیە ئەمە نیسبەتی دزی لێڵن دزیژی نەکرو ئەوە بۆ ها ئەڵێ حەسبی الله و نعم الوکیل هەرچی ئەوانێن و تۆ دزی ئەڵە حەسبی الله و نعم الوکیل هەرچی خەڵک پێیان ئەڵێن زینای کردو ئەمە بێئەدەبە چییە ئەڵە حەسبی الله و نعم الوکیل خوا خۆی ئەزانێ کە من ئەو کارمە نەکردووە جا ئەویژە کە عەرزم کردن فتح الباری جەڵدی حەوت سەحیفەی سەد و چل و حەوت باسی ئەکا هەروەها لە سەحیحی بوخاریژا ئیمامی موسلمیش حەدیسەکانی بوخاری لە جەڵدی چوارا سەحیفەی سەد و چل ئیمامی موسلیم ڕەقەمی حەدیسەکەی بیست و پێنج پەنجا یە. عەرزمان کردن زۆرێک لەمانە ڕێک کەوتووە کە لە کاتی مناڵیا قسەیان کردووە و ئاگایان لە وەزعیەت وەک خوای تەعالا ئاگاداری کردوون. مەتڵەبێکی تر لە خزمەتانا عەرز کەین. ئەم دینی ئیسلامە ئاوەها هاتوە براکەم هەروا بەسوک و سەهل وەک من و تۆ نان و دۆ خۆینۆ بەلامانۆ بێ بەس بێ ئەرزشە و بەسیتە ئاوەها نەبوە خەڵکێکی زۆری لەسەر خنکاوە کوژراوە هەڵپڕوزاوە سوتاوە ئاوەها هاتوە. جەژنیان بۆ گرتن چون سەردۆشی ئیتر ئەبێ ئەو دەرەجە بچەسپێ بۆی سەردۆشی بگرن سەرشانی دوو شانەشان هاتن بۆ ئەوەڵجار لە ئێرانی ئێمەرا بنەماڵەی سەڵتەنەتی هەموویان بە وەزیر و وزەرا و فڵان و فیسار و لوخت و عوریان ژنەکانیان هێنا لە مەلای عاما نیشانیان دا کە ئەو خەڵکە بۆ ئەم فەسادە بێتە بەرو بەناو تەمەدون ئاوایان کرد و هاتن پرسیار کەن لە پیرەکان بە دەگمەن پیرماوە کە بیری ئەو کاتیە بێ کە ئەبێت لیباسی متحید و شکل کڵاو پەهلەوی کرایەتە سەر لیباس ئەو نەوع لیباسە بوو کرایەتە بەر ڕەشتی و جامانە و مێزەرە و ئەمانە مەمنوع لە شارەکانە ئافرەتان کە ئافرەتی پێشوو بەو هەموو ئیمانۆ کە بووی کۆڵێ پۆشینە و حەگاڵ و لەچک و کەوا و سەڵتە و ئەوانیە لە بەرا بوو زۆریان لێ ئەکرد کە ڕوو خۆی ڕووتۆ کا لە گەل ئەوە خۆی ئەگەیان بە شەقی جەندرمەکانی زەمانەی تاغووت ڕەزا شا خۆی ڕووتۆ نەئەکرد پۆشینەی چەن ژنیان سووتان حەگاڵی چەن ژنیان ماڵی و بردیان ئەما خەڵک موسڵمان بوو تەسلیم نەبوو بە زۆرە یان و ئەبێ بێی خۆ ڕوتۆکەی خۆی ڕۆتۆنەیە کرد ئیسە زۆرێک لە ئیختیاران نییە کە بڵێن خۆ ڕوتۆکە خود بە خود عریانە و ڕوت ئەها چەنە فەرقمان کردوە تەماشای دینی باو باپیرمان کە لەو زەمانە تەماشای بێ مبالاتی ئێمەش کە لەگەل دینە کچەکانمان بووکەکانمان بۆ هەموویانە خۆ داپۆشین بۆ هەموویەتی تەنها مەروت بە قشرەکی خاسۆ نییە با ئاگامان بێت لەوە کە ژنەکانمان بەرەڵا نەبن ڕوود نەبن خۆمان مناڵمان کوڕمان ئەو مدلە کە لەم لاولاوەیە بەوە دینەکەمان فرۆشرا دینیان لێسەندین ئاش بەتاڵی غیرەتیان پێکردین بە مەهوارە بە سەتەلایت بە ئارایشی کوڕان کە عەیبە و شەرع شەرماوەرە پیاو تەماشای بەعزێ لە جەوانەکانی بکات، چون ئەوان دینیان بوو سەحابەیەک چون دنیای نەئەویست بە تەنها خۆی لە مەیدانێک کە ئەوێسا کەس نەیەوێرا ڕووی تێکا. ئیسە من و تۆ گەمە بە غیرەت و ناموس و هەموو شتێکمان ئەکەن ئاگامان بوێت ئەمە نەوع نەخۆشیەکە ئەمە نەخۆشی دینیە لە نەخۆشی ئەم فەڵانزا و فڵان و فیسار زۆر خراپترە چون ئەم فڵانزا و پەڕێوەتە و کوژێ ئەمریت خۆتۆ هەر ئەمریت ناڵم ئەم فڵانزا ببێ ئەڵێم ئەویش هەوڵ بین بۆ ڕیشە کەمکردنی ئاگامان لە خۆمان بێ لە گۆشتی تەیر و باڵندە و فڵان و فیسارە ئەو ئینسانانە کە موشکیلە و ناڕەحەتیان بە هەر جۆرێک ئێمەیان ئاگادار کردووە بە نامە، بە پەیام، بە تەلەفون لێت ئەپاڕێنن کە لەبەر خاتری گەورەیی خۆی شیفای بە ڕەحمەتیان بۆ بنێری بەزەیی بێتەوە بە ئێمە و بۆ وانیشە ئەی پەروەردگار ئەمنیەت و ئاسایشمان زیاتر و زیاتر کەی ئەی پەروەردگار لە بەڵا و موسیبەت بمان پارێزی خوایە لەبەر خاتری ناوە جوانەکانت دینمان لەلا خۆشەویست کەی خوایە لەبەر خاتری ناوە جوانەکانت دینمان لەلا مەحبوب کەی خوایە لەبەر خاتری ناوە جوانەکانت دینمان لەلا مەحبوب و خۆشەویست کەی